لاپەڕە سێ سەد و نەوەد و چوار. جۆهانس کیپلەر دۆزەری قانوونەکان دەربارەی جوڵانەوەی ستێرەکان لە ساڵی 1571 زینی لە شاری ویلدریشتوتی ئەڵمانیا لەدایک بووە. ئەو ساڵە ڕێکەوتی 28 ساڵ دەکات بەسەر دەرچوونی پەڕاوەکەی کۆپەرنیکۆسدا کە تێیدا بە بیردۆزەکەی خوڵانەوەی ستێرەکان بە دەوری خۆردا ڕوون دەکاتەوە کە ئەمەیش پێچەوانەی چەمکەکانی کۆنە. کیپلەر لە زانکۆی تۆبنگن لە ئەڵمانیا دەیخوێند. بیستبووی کە زۆربەی زانایان بیردۆزەکەی کۆپەرنیکۆسیان لا پەسەند نییە، بەڵام ئەم پاش لێکۆڵینەوە بۆی دەرکەوت کە ڕاستە و جێی باوەڕە، کە بووە ئوستادیش لە ئەکادیمیای گراز لە ساڵی هەزار و پێنج سەد و نەوەد و شەش ی زەینیدا یەکەم پەڕاوی دەرکرد دەربارەی گەردوون. زانای ستێرناسی مەزن تایکۆ براهی داوای لێکرد بێتە لای تاک و لە ڕوانگەکەیدا لە پراگ کار بکات. کیپلەر داواکەی پەسەند کرد و لە کانونی دووەمی 1600 ی زایینیدا خۆی گەیاندە تایکۆی زانا. لە ساڵی ئایندەدا تایکۆ مرد. ئیتر هەرچی کاروباری ڕوانگەکە بوو کیپلەر گرتیە ئەستۆ. تایکۆ بە دوا گەردوونگەرێکی مەزن دادەنرێ بەر لە داهێنانی تەلەسکۆپ. ئەو سەرنج و تێڕوانینانەی زۆر بایەخ و گرنگی پێ دەدرا لەم بوارەدا. کیپلەر پاش ڕەبەز و لێکۆڵینەوەیەکی قووڵ توانی پەی بەو هەڵانەی خۆی و کۆپەر نیکۆس و تەنانەت تایکۆ براهیش دابەرێت. ستێرناسە کلاسیکەکان پێیان وابوو کە خولانەوەی ستێرەکان بە دەوری خۆردا بە شێوەیەکی بازنەییە، بەڵام لە ڕاستیدا خولانەوەی بە شێوەیەکی هێڵەییە نەک بازنەیی. جا پاش ئەوەی سەری گرێکەی دۆزییەوە چەندین مانگی بە ژمێرکارییەکی ئاڵۆز و سەخت بردە سەر. لە دواییدا توانی پەڕاوێک لە ساڵی هەزار و شەش سەد و نۆ ی زەینیدا بڵاوبکاتەوە بە ناوی ستێرناسی نوێ، تیایدا بە شێوەیەکی ڕێکوپێک دوو قانوونەکەی ڕوون و یەکاڵا بکاتەوە دەربارەی جوڵانەوەی ستێرەکان. قانوونی یەکەم دەدوێ لەسەر ئەوەی کە ئەستێرەکان لە خولگەیەکی هێڵییدا بە دەوری خۆردا دەسووڕێنەوە. قانوونی دووەمیش دەدوێت لەسەر ئەوەی کە ستێرەکان تاکوو لە خۆر نزیکتر ببنەوە خێراتر دەجوڵێنەوە. لە پاش سێ ساڵ قانوونی سێهەمیشی بڵاو کردەوە کە دەدوێت لە سەر ئەوەی ستێرەکان تاکوو لە خۆر دوورتر بن کاتی زۆرتریان پێ دەچێ بۆ تەواو کردنی خولانەوەیان بە دەوری خۆردا بە ڕێژەی دوو جای کاتی خولان بۆ سێ جای دووری لە خۆرەوە. قانوونەکانی کپلەر زۆر بە وردی و ڕاستی خولانەوەی ستێرەکان بە دەوری خۆردا ڕوون کردووەتەوە. زۆر لە کێشە سەرەکییەکانی زانستی گەردوونیشی یەکاڵا کردووەتەوە. کەچی لەگەڵ ئەوەیشدا نەیتوانی ئەو کێشەیە چارەسەر بکا کە دەڵێت، بۆچی ستێرەکان هەر لەو خولگانەدا دەسوڕێنەوە کە دەستنیشان کراوە؟ ئەم کێشەیە هەروا مایەوە تا لە دواییەکانی سەدەدا ئیسحاق نیوتنی زانا هات و توانی یەکاڵای بکاتەوە. ئەم قانونانەی کپلەر نوێشکێکی گرنگ و دەرویەکی بژێو بوو بۆ دۆزینەوە مەزنەکانی نیوتن، هەتاوەکو نیوتن وتبووی ئەگەر من گەیشتبێتمە ئەوەی کە دوور و دوورتر ببینم زیاتر لە کەسانی تر ئەوا هۆیەکەی ئەوەیە کە من لەسەر شانی مەزنان وەستاوم،